سێگۆشەی مەعریفەت و گفتوگۆکردن و بیرکردنەوەی ڕەخنەگرانە گفتوگۆیە زانستی و بیرکردنەوەی ڕەخنەگرانە پێشەوەی وانەیەکی زانکۆیی بێت میتۆدێکی پەروەردەیە بەشێکی لێکجیانەکراوەیە لە کۆی گشتی مەعریفەتخوازی پردێکی پەیوەندیە سەرجەم بوارە زانستییەکان بە لایەنە جۆربەجۆرەکانییەوە پێک دەبەستێتەوە. گفتوگۆی زانستی تەنها کوڕاسەیەکی زانکۆیی نییە، بەڵکو فەلسەفەیەکی پەروەردەییشە کە زانین، Learning، وەک پرۆسەی وەرگرتن و دانەوە تەماشا ناکات، بەڵکو زانین وەکو کردارێکی گتووبێژانە دەبینێت کە تیایدا مرۆڤ، خۆویستانە لە ڕێگەی گفتوگۆکردنەوە پارچە بە پارچە زانیاری شیتەڵ دەکات و تێدەگات. ڕا و دید و بۆچوون دەگۆڕێتەوە. دیدگای تازە دەخاتە بەردەست. شرۆڤە و ڕاوێژکاری بۆ دیاردەکان دەکات. بۆیە گفتوگۆی زانستی پرۆسەیەکی دینامیکییە. قبوڵ ناکا هیچ زانستێک وەکوو خۆی بگوازرێتەوە. یان فێرخواز خۆی تەسلیم بە هیچ بیردۆز و توێر و ڕاستییەکی زانستی بکات، بەبێ گرنگیدان بە مشتومڕکاری و ڕاگۆڕینەوە و شیتەڵکاری. گفتوگۆی زانستی میتۆدێکی ڕەخنەییانەیە کە هەموو بڕێکی زانیاری و مەعریفە لە بۆتەی گومانکردندا دەتوێنێتەوە. تێگەیشتنی زاتیانەی خودتاقیکردنەوە دەخاتە بەردەست. مرۆڤ هان دەدات بۆ بیرکردنەوە و لێوەڕامان، نەک لێڕازیبوون یاخود قبوڵکردنی یەکڕاستی بێپرسیارکردن. هەموو پێدراوێکی زانستی جارێکی دیکە لەبەردەم ڕەخنەدا خۆی شرۆڤە دەکاتەوە. جارێکی دیکە بوونی خۆی دەسەلمێنێت بە زمانی بەڵگا خۆی نیشان دەداتەوە بۆیە گفتوگۆی زانستی لە دیوێکەوە پرۆسەی ڕوخاندن دیکەنسترۆکشنی تیۆرە زانستیەکانە لە هەمان کاتدا دووبارە بنیادنانەوەشە لە ڕێگەی گفتوگۆکردن و تاوتوێکردنی دیدگا جیاواز و لێکتێگەیشتنی هاوبەشیانە. ئەم بۆچوونە ئەسپمتۆلۆجییە ناچارمان دەکات کە بە چاوی ورد و بە دیدێکی فراوان لەوانەی گفتوگۆی زانست بڕوانین، نەک تەنها بە کۆرسێکی زانکۆیی کە قوتابی نمرەی پێوەربگرێت و قۆناغێکی خوێندن بەسەر ببات. لێرەوە گفتوگۆی زانستی بە فەلسەفەیەکی پەروەردەیی دەبینین کە چاوی ئێمە لە بەردەم مەعریفەتدا تیژتر دەکات شەیدایی و شەهیەتی ئێمە بۆ زانین بەهێزتر دەکات هەموو پارچەیەک زانیاری بە دوو چاو ببینین چاوێک بۆ گومانکردن و ڕەخنە چاوێکی تریش بۆ ئیسپاتکردن و بەڵگەهێنانەوە و ئیدی لێرەوەم پارچە زانیاریە فراوانتر و ژیربێژیانەتر دەبینین دیدگامان ئاواڵاتر دەبێت دوو جار بیر دەکەینەوە Think twice دیوە گەش و ڕەشەکان دەهێنینە پێش چاومان گفتوگۆی زانستی لە هەژمونی حەوام فریوی و تەنک ئەقلی و یەک جۆر بینینی دنیا دەمان پارێزێت هەرەوەشەوامان لێ دەکات کە بڵێین فەلسفەی دانانی گفتوگۆی وانەی گفتوگۆی زانستی لە زانکۆکاندا لەوەدا چڕ دەبێتەوە کە جۆرێک لە فێرخواز بەرهەم دێنێت کە دۆگماییانە لە زانست ناڕوانێت، بە یەک دیدگە و ئاڕاستە تەماشای ژیان ناکات. ئەسڵەن زانست لە لای ئەو موقەدەس نییە، بەڵکو دەگونجێت زانست بخرێتە ژێر مایکرۆسکۆبی گومان و دووبارە هەڵسەنگاندنەوە و شیتەڵکاری بۆ بکرێت. مەعریفەت و زانست لە وەها دنیابینییەکدا جێگەی پرسیارکردنە. فێرخوازی لەم چەشنە دنیابینییەی تەسک و کورتخایە نابێت، بەڵکو بە چەندین چاویلکە، چەندین پەنجەرە شتەکان دەبینێت، خاوەنی بۆچوونی خۆی دەبێت، دەتوانێت وەک مرۆڤێکی هۆشمەند توانستی بیرکردنەوەی بخاتەگەڕ. ئەگەر لەوەدا زانکۆکانی ئێمە بە ڕێژەیەکی ئەو تۆشکستیان هێنابێت لەوەی کە فێرخوازی ئێمە بخاتە پرۆسەی بیرکردنەوەوە دەبێت وانەی گفتوگۆی زانستی ئەم توانستە جارێکی دیکە بۆ فێرخوازانی ئێمە بگەڕێنێنەوە ئەگەر لەوانەکانی دیکەدا فێرخوازی ئێمە بە هەر بیانوێت ناچار کرابێت مەلزەمە و کۆرس بوو دەرخ بکات زانیاری لێوە ئەزبەر بکات وەکو خۆی لە وەڵامدانەوەی پرسیارەکانی تاقیکردنەوەدا دووبارەیان بکاتەوە ئەوە وانەی گفتوگۆی زانستی دەبێت پێخوازان لەم کۆت و بەندە مەعریفە بهێنێتە دەرەوە ئەم سندوقە مەعریفە کە بۆیان کێشراوە چیتر لە سندوقی گەورەی زیندان کەمتر ڕۆڵی خۆی ناگەێڕێت کە لە کەلەمچەکردنی ئەقل و هۆشی فێرخواز بۆیە ڕزگاربوون لەم سندوقە مەعریفیە گێڕانەوەی مانایە بۆ پرۆسەی فێربوون وەک پرۆسەیەک کە مرۆڤ خۆڕسکانە و خۆویستانە تێیدا دەژیت ئەرکی ئەم ژینگە پەروەردەیەیە کە فێرخواست بخاتەوە کەشی منداڵی لە منداڵیدا مرۆڤ حەز و شەیدای بۆ فێربوون لە لووتکەدایە هەمیشە سەرچڵ و سەرسام و خاوەن پرسیارە هەر بۆیەشە مرۆڤ لە تەمەنی منداڵیدا خاوەنی میتۆدێکی تینوانەی گەڕانە بەدوای فێربوون و ئەزموونکردن. وانەی گفتوگۆی زانستی لە هەوڵە هەرە سەرەتاییەکەیدا دەبێ ئەو حەزە منداڵییە بۆ فێرخواز بگەڕێنێتەوە. دەبێ فێرخواز بخرێتە ژینگەی ڕامان لە دیاردەکان، پرسیارکردن لێیان و گومانکردن لە ڕاستییەکان و بەرهەمهێنانەوەی هزرەکان. ئەم ژینگەیە دەبێ پڕ بێت لە گەڕان بەدوای زانیارییەکان و بەراوردکردنیان و ڕەخنەلێگرتن لە بۆچوونەکان و دیالۆگکردن و بۆچوون گۆڕینەوە و ئینکاریکردن لە بۆچوونەکان و هەرۆها ئیسپاتکردنی بۆچوونەکانیش. بۆیە فەلسەفەی ئەوانەیە بریتییە لە گێڕانەوەی توانای فێرخواز بۆ بیرکردنەوە Thinking لە فێرخوازێکی وەرگیری سستەوە. بۆ فێرخوازێکی بەدوای زانیاری گەڕاوی چاڵاک کە خۆی پردی پەیوەندی نێوان زانیارییەکان دەدۆزێتەوە و بۆچوونەکان هەڵدەسەنگێنێت نەک بۆچوونەکان بە حازر بەردەست دەرخ بکات ئەمجا لە بەرخاتری هێنانی نمرەش لەسەر کاخەزی تاقیکردنەوەکان ئەو بۆچوونانە کە وەک حەقیقەت خۆیان پیشان دەدەن بنووسێتەوە بەبێ دەستکاری. فێرخواز لە وڵاتی ئێمەدا هێندەی ماندووە بە دەستتاقیکردنەوەکانەوە، نیوەوەندەش هۆش و زەینی لەسەر فێربوونی زانستەکە خۆی نییە. هێندەی شەکەتە بە دەست کۆپی کردنی بۆچوونە فیکری و زانستییەکان و هەرس کردنیان، هێندە ماندوو نییە بە لێحاڵی بوون و لێتێگەیشتنیان. بۆیە ڕەنگە هەڵە نەکەم ئەگەر بڵێم کە زۆرێک لە فێرخوازی ئێمە سەرکەوتن لە وەرگرتن و دانەوەی پارچە زانیارییەکان وەکوو خۆیان و نمرە هێنان پێیانەوە. بەڵام دەست و پێبەستراو و بێتوانان لەوەی کە لێی بفامن بۆچی لەبەر چی ئەم زانیاریانە دەخوێنن ئەسڵەن ئەرزی شان چیە وەچی لە واقع دەگۆڕن وانەی گفتوگۆی زانستی کار لەسەر تەوەرەی دیالۆگ دەکات، ئەو تەوەرەی کە مەنهەجێتی سەرکەوتووی تاقیکردنەوەیە لە مەیدانی مەعریفەتخوازیدا. مرۆڤ لە دیالۆگدا دەبێ گوێگر و ئامادەیی هەبێ بۆچوونەکانی ئەوی تر ببیستێت ڕەنگەیەوی تر مامۆستاکەی بێت یان هاوڕێیانی لە فێرخوازان لەوەها پرۆسیسێکدا مرۆڤ نەرمی دەنوێنێت لە وەرگتن و گوێبیستبوونی ئەو ڕایەنەی کە لەگەڵ هزری خۆیدا ناتەبان ئامادەی دەنوێنێت شتی تازە ببیستێت ڕەخنەی جیاواز هەرس دەکات و فێری لێبوردەیش دەبێت چونکە هەر بە شێوی ئۆتۆماتیکی کاتێک تۆ ئامادەی نیوەی کاتی خۆت بدەی بە کەسی بەرامبەر و لێی ببیستی و هەستی خۆتی بۆ ڕاوێڵی ئەوا نەرمی و لێبوردەیت لە هەمبەردا نواندووە و دیموکراتیانە مامەڵات کردووە جا مەرج نییە ئەوەی دەیبیستیت بڕوای پێ بکرێ یان بە هەندی وەربگری بەلاتەوە ڕاست و دروست بێت بەڵکو گرنگەکە لە خودی خۆیدا لەوەدایە کە تۆ قبولی ئەوە دەکەی جگە لە تۆ کەسی دیکە یا کەسانی دیکە بۆچوونی خۆیان هەبێت تێگەیشتن لەم بۆچوونانە کاکڵە و کرۆکی فەلسفەی وانەی گفتوگۆی زانستی و بیرکردنەوەی ڕخنەگرانەیە چونکە ئەم وانەیە لەسەر بنەمای دیالۆگ دامەزراوە فێرخواز لە دیالۆگدا چەندین شێوازی زانیاری و ڕا لەگەڵ بەرامبەرەکەیدا ئاڵوێر دەکات معریفەت لەوەها کۆڕێکدا وەستاو نییە بەڵکو بە بەردەوامی لە سوڕانەوەدایە گۆڕانی بەسەردا دێت و سەر لەبەر تازە دەکرێتەوە سروشتی معریفەت وەکو ئاوی کانیا وایە گەر لێی نەڕوات دەسوڕانەوەیە نەبێت یا لێی نەخورێتەوە ئەوا تووشی بۆگەن بوون دەبێت لەوە حاڵەتێکی نادروستدا مەعریفەت تەنیا لە نێو کوڕە سەوتیان و سوپەرتووکەکاندا بە مردۆخی دەمێنێتەوە تەزووی زیندویەتی لێ دەپچڕێت و لە ژیندوو لە ژینگەی زیندووی مرۆڤ دادەبڕێت بۆیە فێرخوازان لە ڕێگەی دیالۆگەوە جارێکی تر زیندوێتی دەبەخشنەوە بە مەعریفەت دیالۆگ دینامیکیەت و جوڵە بە مەعریفەت دەبەخشێت بە واتایەکی دیکە هەر پارچەیەک لە مەعریفەت خراە سەرمێزی دیالۆگ و ڕاگۆڕینەوە و گفتوگۆکاریەوە بەرگێکی زیندوو دەپۆشێ و لە چەرمی متبوون دێتە دەرێ بۆیەش ئەمێستا لە زانکۆی زیندووەکانی دنیادا زانین و فێرکردن بەرەو ئەو فەلسەفە پەروەردەیە دەڕوات کە لە دوو توێی ئەزبەرکردن بهێنرێتە دەرەوە لە برێمە ڕوو شێوازی مشتومڕکردن و پرسیار لێکردن و لێکۆڵینەوە بڕوات فێرخواز، چیتر تەنها لە هەمبەر مەعریفەتدا وەرگر نابێت، بەڵکو دەبێتە وەدیهێنەر و دۆزەرەوەش. بە جۆرێکی دیکە گوزارشتی لێ بکەم، فێرخواز لە وەها ژینگەیەکی پەروەردەییدا بۆ خۆی دەبێتە بەرهەمهێنەری دۆزینەوەکان. بۆ خۆی پرسیار دەکات، هەر خۆشی لە گەڕان و دوای وەڵامدا تێدەکۆشێت. لە گەڕان لە دوای وەڵامدا تێدەکۆشێت. فێرخواز خۆی بۆ شاییە مەعریفییەکان دەدۆزێتەوە و هەر خۆشی تەقەڵای پڕکردنەوەیان دەدات. دیالۆگ نەک تەنها میتۆدێکی تازەی سەرکەوتوانەیە بۆ فێربوون، بەڵکو شێوازێکی سەرکەوتوانەی ئەزموونکردنیشە لە ژیاندا. مرۆڤ تا لەگەڵ ئەوانی تردا بئاخڤێ، پتر ئاشنا دەبێت بە دیدی تازە. ئەوسا مرۆڤ ئاشنا دەبێت ئەزموونی کەڵەکەبووی چەند ساڵانە هزری دەوڵەمەند توانستی مرۆی یەکێک لە هەڵە لۆژیکییەکانی لۆجیکەڵ ڤۆڵسس ڕوانین لە فێربوون لە لای زۆر ئەکادیمیستەوەیە کە لە شێوەی تۆمارکردن لە مەعریفەت دەڕوانێت لەلای ئەوان مەعریفەت دەبێ ئەمبار، Story، بکرێت، مێشکی مرۆڤ وەکوو بانکێک وایە و دەبێ فێرخواز هەرچەندی بۆی دەکرێ خانەکانی مێشکی خۆی بە زانیاری وەرگیراو پڕ بکاتەوە، دەبێت زانیاری تۆمار بکات. تا دوایش وەکو خۆی بیانداتەوە بە ئەوانی تر کە لە پاش خۆی دێن، هەر بۆیەش لە تاقیکردنەوەدا فێرخواز داوای بۆچوونی خۆی لێ ناکرێت یا داوای ئەزموونکاری و هەڵسەنگاندنی خۆی لە هەمبەر ئەو زانیارییەدا لێ ناکرێت، داوای نەقڵکردنەوەی زانیارییەکانی لێ دەکرێت. زانیاری ئەم ڕوانینە. مێشک تەنیا بە کۆگای ئەمبارکردن یان بانکی پارە هەڵگرتن یا دەفتەری تۆماری وشە و پیت دەزانێت لە کاتێکدا کە ئەرک و فەرمانی مێشک بەم شێوەیە نییە ئەرکە هزریەکان مێشک زۆر لەوە پترن کە ئەرکە پەروەردەیەکانی فێرخوازیش لە بەرهەم بەکارهێنانی مێشکدا زۆر زیاترن من دڵنیام لەوەدا کە کللتوری پەروەردەیی لە وڵاتە ناگەشەکردووەکان بۆ وێنە کوردستان فێرخواز وا بەرخود دەگرێت کە تەنها دیوە تەنکایی و سادە و ساکارەکەی مێشک بخاتە گەڕ کە تەنیا بەرپرسیارە لە وەرگرتنی زانیاری کەچی ئاستەکانی دیکەی کارامەیی مێشک کە بریتین لە شیتەڵکردن، جێبەجێکردن، وێناندن، خەیاڵ، لکاندن، ڕەخنەگرتن، هەڵسەنگاندن، داهێنان، دەخەوێنێت، بگرە دەشیمرێنێت. ئەو خووەی کە فێرخواز لەسەری ڕادەهێنرێت کە زانیاری دەرک بکات و لە تاقیکردنەوەشدا وەکو خۆی بە پیت و خاڵ و فاریزە وڵام بداتەوە، مێشکی فێرخواز تەنها لەسەر ئەم ڕۆتینییە ڕادەهێنێت و توانستەکانی دیکەی مێشک دەخەوێنێت. ڕژێم و فەلسەفەی پەروەردەییمان هێندە کرچ و کاڵە کە مێشکی قوتابی تەنها لە پرۆسسی وەرگرتنی زانیاری و لەبەرکردنی ئەو زانیارییە دا کورت دەهێڵێت. کەچی ئاستەکانی دیکەی فێربوون وەلا دەنێت تا ئەو ڕێژەیە کە فێرخوازی ئێمە لە هەمبەر زانیاریدا ڕۆبۆتیانە بەشێکی بەرچاوی مێشکی خۆی خەواندووە زیرەکیەکەی مێشکیشی بە تێپەڕینی کات بەرەو پوکانەوە دەڕوات بە سروشتی بایۆلۆجی و فەلسەفیجی مێشکی مرۆڤش هەر بەشێکی مێشکی مرۆڤ کە بە ناکارایی بەکارەهێنرێت ئەوە لە زیتەلی و زیتەڵی و چاڵاکیەکەی کەم دەبێتەوە بەرە و هەرس دەڕوات هەرەمەشە کە دەبێتە هەر ئەمەشە کە دەبێت وامان لێ بکە کە جارێکی دیکە بە چاوێکی دیکە تەماشای دەستەواژەی زیرەکی سمارتنس بکەین کە ئاخۆ کاتێک دەڵێین فڵان قوتابی زیرەکە، مەبەستمان لە چ جۆر زیرەکییەکە؟ ئایا زیرەکیەکەی لەوەدایە کە وەکو تووتی زانیارییەکانی ناو مەلزەمەکەی کۆپی دەکات و دەڕاخێکی زۆر باشە لە تاقیکردنەوەدا وەکو خۆی پیت و عرف دەنووسێتەوە؟ یا زیرەکیەکەی لەوەدایە کە لە هەمبەر زانیارییەکاندا توانستی لێکدانەوە و ڕاڤەکردن و شیتەڵکردن و بەراوردکردن و جێبەجێکردنیشی هەیە لە ڕاستیدا هیچ کات مێشک لە هەمبەر زانیاریدا دەستەوەستان و بێبیرکردنەوە نابێت تەنها وەرگرێکی ڕوت نابێت مێشک هەرکە زانیاری وەرگرت یەکسەر کار لەسەر شیتەڵکردنی دەکات بەڵام ئەوە ڕژێم و فەلسەفەی پەروەردەیمانە کە ئەم بەشانەی شیتەڵکاری مێشکمان دەخەوێنێت. هەر خودی زانیاری تەنها ناگوازرێتەوە وەکو خۆی بە بێدەستکاری و گۆڕین، بەڵکو فێرخواز خوێندنەوەی خۆشیانی بۆ دەکات و ڕەخنەیان لێدەگرێ. شەن و کەویان دەکات و ئیزافەی خۆی و ڕاڤە و شرۆڤەی دیکە و دیدگای فرە جیاوازیان لە بارەوە دێنێتە گۆڕێ. بۆیە لە پرۆسەی فێربوونی ڕەخنەگرانەدا کەوانەی دیبەیت جەختی لەسەر دەکاتەوە، مێشکی فێرخواز عەمباری خەزنکردنی داتا و زانیاری نییە، تۆماری پیت و وشە نییە، بەڵکو مەڵبەندێکی کارای ڕامان و بیرکردنەوە و هەڵسەنگاندنە. کانگای خوڵقاندن و ئافراندنە. فێرخواز تەنها ئیشی بریتی نابێت لە تۆمارکردن، بەڵکو بیریش دەکاتەوە لەوەی کە ئەم زانیاریانە لە کوێدا بە کەڵک دێت، کامیان لە کام بار و شوێن دا سوود دەبەخشن. کامیان کۆن و لاواز بووە و دەبێ بە بیر و زانیاری تازە بگۆڕدرێت. پلان زانیاری لەگەڵ فیساردا لە چیدا پەیوەندیدارن بەیەکەوە. بۆیە فێرخواز دەبێتە خاوەنی ڕا و قسە دەکات و گوێشی لێ دەگیرێت. ئەم بۆچوونە شۆڕشگێڕانە پەروەردەییە بوو وای لە ئانشتاین کرد ئەنشتاینی زانا و بیرمەند کە لە تەمەنی جحێڵیدا دە بەر یەک ڕابچێت لەگەڵ بیرە ئوستازەکانی زانکۆی فرای بەرلین ئەمەش بە هۆکاری ئەوەی کە ئەنشتاین تێبینی ئەوەی کرد کە هەموو خەم و دڵسۆزی پرۆفیسۆرەکان لەو فەلسەفە پەروەردەیە کلاسیکیەدا چڕ دەبێتەوە کە چۆن زانیاریەکان وەکو خۆیان بگەیەنن نەک تاوتوێیان بکەن بۆیە کاتێک هەموو خولیای پرۆفیسۆرەکان و مامۆستاکان ئەوە دەبێت کە چۆن زانیاریەکان بگەێنرێت بێگومان خەم و خولیای فێرخوازیش هەر ئەوە دەبێت کە چۆن دەق قاو دەق وەری بگرێت بۆیە هیچ بۆشاییەک بۆ پرسیارکردن و گومانکردن نامێنێتەوە پرۆسەی فێربوون دەبێتە پرۆسەیەکی میکانیکی سارد و سڕ لە دیدگا و جیهانبینی ئانشتایندا زانیاری ئینفۆرمەیشن یەکەیەکی لە قوتونراوی تەرتیبکراو نییە تا لە مێشکدا بە ڕیزبەندی ئەمبار بکرێت هەروەها چۆن دۆشاوی تەماتە یا زەیتون لە قوتو ئەنرێت بەم شێوەیەش زانیاری لە قوتو بنرێت و لە مێشکی ئێمەی فێرخوازدا ئەمبار بکرێت نەخێر، بەڵکو زانیارییەکان لەگەڵ یەکدیدا لە پەیوەندیدان. تێکەڵاون، بە ناو یەکدیدا چوونە، پێکەوە گرێدراون، وەکو تۆڕی جاڵجاڵۆکە تێکەڵ بوونە و بە شێوەیەکی ئاڵۆزبان لە زۆر جەمسەردا یەکدی دەگرنەوە. هیچ پارچەیەکی زانیاری دابڕاو نییە لە پارچەیەکی دیکەی زانیاری. هیچ بوارێکی زانین دابڕاو نییە لە بوارەکانی تر. بەم بۆنەیەشەوەیە هیچ مەیدانێکی زانست لە مەیدانەکانی دیکە جیا نابێتەوە. لە ڕاستیدا خودی گەردوون و ژیان و بوون، لەسەر سیستەمێکی هەمەکیەت و سەرجەمگەرینە سەرجەم گیرانە سەرجەم گیرانە هاتۆتە ئاراوە کە لە دەرەوەی ویستی ئێمەدا هەموو شتەکان پێکەوە لە پەیوەندیدا بەیەکەوە بەڵکو زانیاری لە خودی خۆیدا ئاریشەیە کێشەیە پرسیارکردنە بۆیە پرۆسسی وتنەوەی هەروانەیەک بریتە لە شیاندنی کەشی پرسیارکردن لەبارەی ئەو شتانەوە کە نایان زانین و دواجاریش هەوڵدانیش بۆ دەرئەنجام دۆزینەوە و درککردن ئەمەش لە ڕێگەی بە پردکردنی زانیارییەکان لەگەڵ یەکدیدا بۆ داهێنانی زانیاری تازە.